قليلا ئەم ئایەتانە ئەوە ڕوون دەکەنەوە کە دووڕووەکان کەسانێکی ترسنۆک و بێمتمانەن بەرامبەر بە بەڵێنەکانی خوای گەورە لە کاتی ناڕەحەتی و دژواریدا لەگەڵ ئەوەشدا زۆر چەقاوە سوبوون بەرامبەر بە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و لە بارودۆخە سەختەکاندا نە دەگەڕانەوە بۆ لای خوا و بە پەناگیری ڕاستەقینەیان دانەدەنا و هەڵدەستان بە چەندین کردداری دزێوی ترسنۆکانە و سەرشۆڕکەرانە لە کاتی کارکردن و دەستپێکردنی شەڕدا ئەوان داوای ڕوخسەتیان لە پێغەمبەر دەکرد بە چەندین بڕوبیانوی بێبنەما کە گوایە ماڵەکانیان واڵا و بێسەنگە و ڕووبەربەستە و بەردەستی دوژمنەکانە بەو شێوەیە مەبەستیان بوو لە مردن ڕاکەن و نەجەنگێن لە پێناوی خوادا لەبەر ئەوەی باوەڕیان بە دیاریکردنی ئەجەل نەبوو لەلایەن خواوە هەر بەوەش نەدەوەستان خەڵکی تریشیان هان دەدا تا سنگەرەکانیان جێبهێڵن و بەرەو ماڵەکانیان بڕۆنەوە بە بێڕەچاوکردنی ئەو پەیمانەی کە لەسەری بوون بەرامبەر بەخوا و پێغەمبەرەکەی موسای کوڕی عقبە ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کاتێک بارودۆخەکە سەختگیر و ناڕەحەت بوو لەسەر پێغەمبەر و هاوەڵانی لەوێدا خەڵکانێکی زۆر دووچاری دووڕووی بوون و قسەی زۆر ناڕێک و نابەجیان دەکرد چۆن قسەکردنێک کاتێک پێغەمبەر درودی خی لەسەر بێ بینی کە خەڵکەکە دووچاری چ بارودۆخێکی سەخت و پڕمەترسی و ناڕەحەت بوونەتەوە کەوتە مژدەدان پێیان و فەرمووی سوێند بە و زاتەی گانی منی بەدەستە ئەو بارودۆخە سەختەی دووچاری بوون و دەیبینن لە سەران لا دەچێت من وا دەبین و تکام وایە کە تەوافی ماڵی خوا بکەم بەبێ ترس و بەو پەڕی ئاساییشەوە وەخوای گەورە کلیلەکانی کەعبە دەخاتە دەستم وەخوای گەورە کیسرا و قەیسەر لە ناو دەبا و ئێوەش گەنجینەکانیان لە پێناوی خوادا دەبەخشن پیاوێک لەوانەی لەگەڵیدا بوو بە هاوەڵانی وت سەرتان سوڕ نامێنێت لە محەممەد بەڵێنی تەوافی بیت و دابەشکردنی گەنجینەکانی فارس و ڕۆمان پێدا لە کاتێکدا ئێمە لێرە هیچ کەسێکمان ناتوانێت بە دڵنیاییەوە بچێت بۆ سەر ئاو واللهی ئەو بەڵێن پێدانەی ئەو هیچ نییە تەنها چاوبەستی و فریودانە هەندێکی تریان لەوانی لەگەڵی دابوون دەیانوت ڕێگەمان بدە بچینە ماڵەکانمان چونکە واڵا کراون بە ڕووی دژمندا ئیبن و ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت ئەوسی کوڕی قەیس لە بەنی حارسەی کوڕی حارس بوو دەیوت ئەی پێغەمبەری خوا ماڵەکانمان هیچ شوورایەکیان نییە بە ئاسانی دەستی دژمن دەیانگاتێ و کەوتونەتە دەرەوەی مەدینە ڕوخسەتمان بدە ئەو کەسە لە ناو کۆمەڵێک لە پیاوانی هۆزەکەی ئەم قسەی دەکرد وتی لە جیاتی ئەوانیش ڕوخسەتمان پێبدا تا بڕۆین و بگەڕێینەوە بۆ ماڵەکانمان و بۆ لای ژن و منداڵەکانمان تا فریایان کەوین چونکە لە دەرەوەی مەدینەن. هەندێکی تریان دەیانوت، ئەی خەڵکی یەسریب، ئیتر ئێرە شوێن و جێگەی ئێوە نییە، تیایدا ڕاوەستاو و خۆڕاگر نابن، لەبەر ئەوە بگەڕێنەوە بۆ ماڵەکانتان. لەگەڵ ئەوەشدا مسوڵمانەکان خۆڕاگر و دامەزراو بوون، بە بینینی ژمارەی زۆری کۆمەڵ و تاقمەکان و سەختی و دژواری بارودۆخەکە، زیاتر باوەڕیان دەچەسپا دڵنیاتر دەبوون بەرامبەر بەڵێنەکانی خی باڵادەست کە بەڵێنی پێدابوون تا دەهات بار و دۆخەکە سەختتر و گەمارۆکە تونتر دەبوو لەسەر مسلمانەکان ئەوەندە سەرقاڵی کردبوون بە شەو و بە ڕۆژ بواری حەسانەوەیان نەبوو ئیبن عمە ڕزای خۆی لەسەر بێ هەڵوێستێک لە هەڵوێستە ڕاست و پڕ لە باوەڕی هاوڵانمان بۆ دەگێڕێتەوە کە بۆ سەرخستنی خوددا و پێغەمبەر داویانە ئیبن عومەر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت خاڵم عوسمانی کوڕی مەزعون نردمی بۆ ئەوەی بچم تا لێفێکی بۆ بێنم منیش چوومە خزمەت پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ لە لای خەندەقەکە بوو بۆ ئەوەی داوای ڕوخسەتی لێ بکەم ئەویش ڕێگەی پێدام و فەرمووی بە هەر کەسێ گەیشتی لە ڕێگەدا پێیان بڵێ کە پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانتان پێدەکات بگەڕێنەوە شوێنی خۆتان واتە بۆ ئەوانەی پێشتر ڕێگەی گەڕانەوەی پێدابوون بۆ ماڵەوە ئەو ڕۆژە ڕۆژێکی زۆر سارد بوو ڕۆیشتم لە ڕێگەدا بە خەڵکەکە گەیشتم پێم وتن کە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێوا دەفەرمێت واللهی یەک یان دوانیان نەبێت هەواڵەکەیان پشڕاز کردەوە ئەوانی تر هەمویان بە گورجی گەڕانەوە خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بە تەنها گەماروی مشریکەکان مسلمانەکانی دووچاری تەنگ پێ هەڵچنین و بارگرژی نەکردبوو بەڵکو بارودۆخی ناوخۆ ئەوەندەی تر زیاتر ترس و بیم و پەرێشانی و ئازار و مەینەتی خستبووە ناویان خواردەمەنیان ڕۆژ لە دوای ڕۆژ کەمتر دەبوو دێوەزمەی برسێتی بێبەزەیی باڵی بەسەردا دەکێشان هاوکات لەگەڵ سەرما و سۆڵەی شەوانی درێژی زستاندا لەگەڵ ئەو جەنگە دەروونیە لە ڕادەبەدەرەی کە لە دووڕوەکانەوە بەرپا کرابوو بە ناو ڕیزی مسلمانەکاندا بە شێوەیەکی سەرشۆڕانە و ترسنۆکانە و نەزۆکانە شەونخونی سەخت لەو شەوە درێژانەدا بە جۆرێ بوو کە محەممەدی کوڕی مەسلەمە ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت لە غەزای خەندەقدا شەو ڕۆژمان وەک یەک بوو هەتاکو خی گەورە دەروی لێکردینەوە ڕزگارمان بوو پاشان پەیمان شکێنی بەنی قوڕیزش بەسەردا هات نیشانەیەکی ترسناک و پیلانگێڕیەکی پڕ مەترسی بوو بۆ سەربازگەی مسلمانە خۆڕاگر و دامەزراوەکان تا دەهات ناڕەحەتی زیاتر دەبوو بارودۆخەکە پڕ مەترسی تر دەبوو بە جۆرێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕێگەی بە هیچ کەس لە هاوەڵانی نادا کە بەرەو مەدینە بڕۆنەوە مەگەر چەک لەگەڵ خۆیان ببن وەک ئامادە باشیەک بەرامبەر ناپاکیەکەی بەنی قوڕەیزە ڕۆژێکیان یەکێک لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای ڕوخسەتی گەڕانەوە بەرەو ماڵەوەی لە پێغەمبەر کرد بۆ لای هاوسەرەکەی کە تازە بووک بوو پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمانی پێکرد کە چەکەکەی لەگەڵ خۆی ببە وەک ئاگالەخۆبوونێک بەرامبەر ناپاکی بەنی قوڕەیزا ئەم ڕووداوەش ئەبوو سعیدی خدری ڕزای خی لەسەر بێ بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت کوڕە مامێکم لەو ماڵەدا بوو ئاماژەی بۆ ماڵێکی ئەوێ کرد تازە زاوا بوو کە دەرچوین بۆ غەزای خندق لە خزمەت پێغمبەری خوادا درودی خی لەسەر بێ ئەو گەنجە داوای ڕوخسەتی چوونەوە بۆ ماڵی لە پێغمبەری خوا کردرودی خی لەسەر بێ لە کاتی نیوەڕۆدا دەگەڕایەوە بۆ لای هاوسەرەکەی ڕۆژێکیان داوای ڕوخسەتی کرد و فەرمووی ئەی پێغەمبەری خوا ڕوخسەتی چوونە ماڵەوەم دەوێت من تازە زاوام ئەویش ڕێگەیدا پێغەمبەری خوا فەرمووی چەکەکەت بەدەستەوە بگرە و لەگەڵ خۆت بیبە من دەترسم بەنی قوڕیزە زیانت پێ بگەێنن پیاوەکەش چەکەکەی هەڵگرت و پاشان گەڕایەوە بۆ ماڵەوە بینیوە هاوسەرەکەی لەبەر دەرگا ڕاوەستاوە ویستی ڕمەکەی درێژ کات بۆی تا لێی بدات لەو کاتەدا غیرەی جوڵا هاوسەرەکەی پێیوت لەسەر خۆ بە و ڕمەکەت بکێشەرەوە و پەلەمەکە بڕۆ ژوورەوە سیر بکە و بزانە چ شتێک منیوە دەرناوە ئینجا چووە ژوورەوە بینی مارێکی گەورە لەسەر جێگەی نووسنەکەی خۆی لولداوە و جنگڵی خواردووە ئەویش بە ڕمەکەی بۆی چوو تا لێی دا و بیکوژێت ئەوە بوو مارەکەی کرد بە سەری ڕمەکەوە پاشان نوکی ڕمەکەی چەقان بە زەویدا مارەکەش پەلە قاژەی کرد بەسەر نوکی ڕمەکە و گەنجەکەش کەوت و مرد نەزانرا کامیان زووتر لە ناوچوون مارەکە یاخود گەنجەکە ئێمەش هاتیینە خزمەت پێغمبەری خوا درودی خی لەسەر بێ ئەومان بۆ باس کرد و پێمانوت کە داوا لەخوا بکات تا زیندوی کاتەوە بۆمان ئەویش فەرمووی داوای لێخۆشبوون بۆ هاوەڵەکەتان بکەن پاشان فەرمووی لە ناو شاری مەدینەدا جنۆکەی لێیە ئەوان مسلمان بوون هەر کاتێک شتێکتان لەوانەدی داوای ڕۆشتنیان لێ بکەن تا سێ ڕۆژ ئەگەر لە دوای ئەوە دەرکەوتنەوە و خۆیان پیشاندان بیان کوژن ئەوانەیان شەیتانن لەو کاتەدا ترس و دڵەڕاوکەی هاوڵان زۆر زیادی کرد و هاتنە خزمەت پێغمبەری خوا درودی خی لەسەر بێ داوایان لێکرد کە لە خوددا بۆیان بپارێتەوە تا ئەو ترس و ڕاچڵەکینەیان لەسەر لا ببا ئەبوو سعیدی خودری ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە غەزای خەندەق داوتمان ئەی پێغمبەری خوا شتێک نییە کە نزای پێ بکەیت و بیڵیت لای خوا چونکە وا دڵەکانمان لەم کاتەدا گەیشتۆتە گەرومان لە ترسا فەرمووی بەڵێ هەیە بڵێن خودایە عەیب و عارمان بپۆشە و ترس و دڵەڕاوکێمان لەسەر لا بدە و بیگۆڕە بە ئاساییش پاشان ئەوە بوو خی گەورە بای بەڕوونی بێ باوەڕاندا هەڵکرد و ورە و توانایانی ڕووخاند پێغمبەری خوا درودی خی لەسەر بێ کەوتە ئامۆژگاری و هاندانی هاوڵانی لەسەر ئارامگرتن و دامەزراوی بەرامبەر بە دژمنەکانیان پاشان دوعای کرد لە بێباوەڕان عەبدوڵای کوڕی ئەبوو ئەو فارەزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەری خوا درودی خی لەسەر بێ لە چەند ڕۆژێکدا کە تایدا دووچاری ڕوبەڕووبوونەوە بوو لەگەڵ دوژمنەکانی چاوەڕێی کرد هەتاکو خۆر لە ناوڕاستی ئاسماندا لایدا اینجا هەستا لە ناویاندا و فەرمووی ئەی خەڵکینە ئاواتەخوازی ڕووبەڕووبوونەوەی دوژمن مەکەن، بەڵکو داوا لە خوا بکەن کە بتانپارێزێ و تەندروستیتان باش بکا. ئەگەر ڕووبەڕووش بوونەوە، ئارامگر و دامەزراو بن. باش بزانن کە بەهەشت لەژێر سێبەری شمشێرەکاندایە. ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوعاشی لە ئەحزاب کرد و فەرمووی، ئەی خودای دابەزێنەری قورئان! تۆ حساب و لێپرسینەوەت خێرایە و هاتوچۆ پێکاری هەورەکانی ئەم پارت و تاقمە مشتیکانە تێک بشکێنە خویە تێکیان بشکێنە و ژێرپێیان دووچاری ڕاستڵەکین بکە و ئێمەش زاڵ بکە بە سەریاندا لە گێڕانەوەیەکی تردا پاشان فەرمووی ئەی خویە تۆ پەروەردگاری ئێمە و ئەوانیشی ئێمە بەندەی تۆین ئەوانیش بەندەی تۆن چارەنووسی ئێمە و ئەوانیش بەدەست تۆیە سەرمان بخە بە سەریاندا لە گێڕانەوەیەکی تردا لە عبدوڵای کوڕی ئەمری کوڕی عاسەوە ڕزای خی لەسەر بێ لە فەرمێن پێغمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی ئاواتە خوازی ڕوبەڕووبوونەوەی دوژمن مەکەن بەڵکو داوای پارێزگاری و سەلامەتی لە خوددا بکەن ئەگەر دووچاری ڕوبەڕووبوونەوەش بوون خۆڕاگر و دامەزراو بن و یادی خوا بکەن وە گەر لە هەموو لایەکەوە هەڵیان کوتایە سەرتان و هاوار و قیژە قیژیان بەسەردا کردن ئێوە بێدەنگ بن لە گێڕانەوەکەی جابیری کوڕی عبدوڵادا هاتووە دەفەرمێت کە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ تەشریفی هێنا بۆ مزگەوتی ئەحزاب عباکەی دانا و هەستا دەستەکانی بەرز کردەوە و لێکی نزیک کردەوە و کەوتە دوعاکردن لە مشریکەکان نوێژی نەکرد پاشان تەشریفی هێنایەوە و دووبارە دوعای کردەوە و ئەم جارەیان نوێژی کرد خوای گەورە نزاکەی گیرا کرد و مسلمانەکانی سەرخست و دژمنەکانی دووچاری شکست خواردن کرد لە ڕۆژی چوارشەممەدا لە نێوان نوێژی نیوەڕۆ و عسردا لە جابیرەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سێ ڕۆژ لەسەر یەک دوعای کرد لە ناو مزگەوتی فەتحدا لە ڕۆژی دووشەممە و سێشەممە و چوارشەممەدا خوای گەورە نزاکەی گیرا کرد و بۆی جێبەجێ کرد لە ڕۆژی چوارشەممەدا لە نێوان نوێژی نیوەڕۆ و عسردا لە دەموچاویدا مژدەی خۆشی و سەرکەوتن دەبینرا و هەستی پێکرا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ زۆر زیکری وەڵامدانەوەی خوای دەکرد لەبیک اللهم لەبیک واتە خوایە وەڵامی دوای وەڵامت دەدەمەوە لە گوێڕایەڵیتدا لە ئیبن عباسەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەم دێڕەی دەفەرموو لە بیک اللهم لە بیک لە بیکە لا شەریکە لەکە لە بیک ان الحمد لک والملک لا شریک لک واتە خوایە وەڵامی دوای وەڵامت دەدەمەوە لە گوێڕایەڵیتدا هیچ هاوبەشێکت نییە و ستایش و مڵک هەمووی شایستەی تۆیە هیچ شەریک و هاوبەشت نییە ئەمەی فەرموو لەو پەڕی ناز و نیعممەتدا لە ڕۆژی عرفە لە کاتی حەجدا و لە ناڕەحەتترین و سەختترین کاتیشدا لە غەزای خەندەقدا ئەمەی فەرمووە، لەو ڕۆژە دژوار و سەختانەدا، هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ دارخورمایان بینی بەروبوومی دەرکەوت و سەری دەرهێنا، بەمە زۆر شاد و دڵخۆش بوون، چونکە بژێوی ژیانیان لە بن چینەدا پشتی بە بەروبوومی دارخورماکانیان بەستبوو. لە عوروەی کوڕی زوبەیرەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕووبەڕووی موشریکەکان بووەوە لە غەزای خەندەقدا، ڕۆژێکی زۆر سەخت و دژوار بوو مسلمانەکان هەرگیز دووچاری ڕۆژگاری هاوشێوەی ئەو ڕۆژە نەبووبوون پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ دانیشت بوو ئەبوو بەکری سەدیقیش ڕزای خی لەسەر بێ لە خزمەتیا بوو ئەو کاتە ساتە وەختی دەرکەوتنی بەروبوومی خورما بوو ئەوان زۆر پێی دڵخۆش دەبوون کاتێک دەیان بینی بە جۆرێکی لە ئەندازە بەدەرە ئەبو بەکر ڕەزای خوای لەسەر بێ سەری بەرز کردەوە دارخورمایەکی بینی چونکە لە لقێکدا دەرکەوتبوو ئەوە یەکەم لق بوو کە بینی بەدەستی ئاماژەی بۆ کرد ئەو لقە ئەی پێغەمبەری خوا خورمای دەرکەوتووە بەو پەڕی دڵخۆشیەوە پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ سەیری کرد بە زەردەخەنە و خۆشحاڵیەوە فەرمووی، ئەی خوایە! بێبەشمان مەکە لە باشترین و چاکترین بەروبوومی ئەوانەی کە پێمان دەبەخشی. هەوڵدان بۆ ڕێکەوتن لەگەڵ غەتەفاندا. گەمارۆکە تا دەهات تونتر و سەختتر دەبوو لەسەر مسوڵمانەکان. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەوڵیدا سوپای موشریکەکان لێک بترازێنێت. بۆ ئەو مەبەستەش غەتەفانی هەڵبژارد، چونکە ئەوان هیچ ئامانجێکی ڕامیاری و ئاینیان نەبوو، لە ڕووی بیر و باوەڕەوە لەو جەنگەدا، بەڵکو ئەوان بۆ داخوازی ماڵ و سامان و دەستکەوتی شەڕ هاتبوون و بە تەنها ئەو مەبەستەیان هەبوو. بە پێچەوانەی دوو دوژمنە سەرەکیەکەی تری کە قوڕەیش و جوولەکەکان بوون، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ پەیوەندی کرد بە سەرکردەکانی غەتەفانەوە، دوان لە سەرکردەکانیان هاتنە خزمەت پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ، کە ئەوانیش حاریسی کوڕی عەوف و عویەینەی کوڕی حوسەین بوو بە نهێنی لەگەڵیاندا کۆبووەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەستا بە وتوێژ لەگەڵیاندا بەوەی کە سێیەک یاخود نیوەی بەروبوومی مەدینەیان بداتێ بەو مەرجەی لەو جەنگەدا پاشەکشە بکەن و قوڕەیش بە تەنها جێ بهێڵن باسی ئەم ڕووداوە لە دوو گێڕانەوەدا هاتووە کە یەکێکیان پلەکەی حەسەنە و ئەوی تریشیان زەعیفە یەکەم لە سعیدی کوڕی مسەیبەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ نردی بە شوێن ئۆیینەی کوڕی حوسینی کوڕی بەدری فوزاری کە ئەو لەو ڕۆژگارەدا سەرۆکی مشتێکەکانی هۆزی غەتەفان بوو لەگەڵ ئەبوو سوفیاندا بوو پێیوت دەڵی چی ئەگەر سەیەکی بەروبوومی ئەنسارت بدەینێ ئایا تۆ دەگەڕیتەوە خۆت و ئەوانەی لەگەڵتدان لە هۆزی غەتەفان و لە ڕیزی ئەحزاب دەیتە دەرەوە و پشتیان تێ دەکەیت؟ عویەینە وەڵامی دایەوە، وتی، ئەگەر نیوەی بەروبوومەکەم بدەنێ، ئەو کارە جێبەجێکەم. پاشان حاریس و عویەینە هاتن بۆ دانوستان لەگەڵ پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ، هەروەک ئەبوو هورەیرە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، حاریسی کوڕی عەوفی موڕی غەتەفانی هاتە خزمەت پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ و وتی، ئەی محەممەد! نیوەی بەروبوومی خورمای مەدینەمان بدەیە، دەست هەڵدەگرین. ئەگەر نا ئەم شارەت لێ پڕ دەکەم لە ئەسپ سوار و پیاوی شەڕکەر فەرمووی بوەستە با ڕاوێژ بە سەعدەکان بکەم واتە سەعدی کوڕی عوبادی خەزرەجی و سەعدی کوڕی معازی ئەوسی هەردووکیان سەرۆکی ئەنسار بوون پاشان ناردی بە شوێنیاندا و پێیوتن عیینەی کوڕی حوسین داوای نیوەی بەروبوومی مەدینەی لێکردووم بەو مەرجەی کە بگەڕێتەوە بە خۆی و ئەوانەی لەگەڵیدان لە هۆزی غەتەفان و بێنە دەرەوە لە ڕیزی ئەحزاب و پشتیان تێبکەن منیش سەیەکی بەروبوومەکەم داوەتێ ئەو پێی ڕازی نییە تەنها بە نیوەی نەبێت من چاک دەزانم کە عرب هەمویان خۆیان کۆ کردوتەوە بۆتان و حارسیش داوای نیوەی بەروبوومی خورمای مەدینە ئەکات ئەگەر دەتانەوێت ئەوە ئەم ساڵ بیدەنێ و لەمە و دواش خۆتان چۆن بە باشی دەزانن ئاوا بکەن وتیان ئەی پێغەمبەری خوا ئەوە بە وەحی لە ئاسمانەوە بۆت دابەزیوە ئەگەر وایە ئێمە ملکەچی فەرمانی خواین یاخود بە بیرروڕای خۆت وای بۆ دەچیت بۆچوونی ئێمەش لەوەدا شوێن بۆچوون و بیرروڕای تۆ دەکەوین ئەگەر بتەوێت بەسەرماندا جێبەجێی بکەیت واللهی ئێمە و ئەوان چۆن دەبینیت هەر ئاوها بووین لە سەردەمی بتپەرستی ئەوان نیان توانیوە یەک دەنکە خورمامان لێ بسەنن مەگەر بە کڕین و فرۆشتن و ئاڵوگۆڕ و میوانداری نەبێت وەڵاهی ئێمە لە سەردەمی نەفامیدا کەمترین شتمان دەدانێ چۆن ئێستا دەیان دەینێ لە کاتێکدا خوای گەورە سەربەرزی کردوین بە ئیسلام اینجا پێغمبەری خوادرودی خوای لەسەر بێ گەڕایەوە لای حاریس کە وەک نوێنەری ئەوان لای مسلمانان بوو و ئەوەی پێڕاگەیاندن دووەم ابن اسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کاتێک بارودۆخەکە زۆر سەخت و دژوار بوو لەسەر مسلمانان و ناڕەحەتی کردن پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەروەک عاسمی کوڕی عومەری کوڕی قەتادە و کەسانی تریش کە ناویان نەهاتووە لە محمدی کوڕی مەسلەمەی کوڕی عبدوڵای کوڕی شیهابی زوهری باسیان کردووە و فەرموویانە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ناردی بۆ لای عۆینی کوڕی حوسینی کوڕی حوزەیفەی کوڕی بەدری فوزاری و حارسی کوڕی عوفی کوڕی ئەبوو حارسی مڕی کە هەردووکیان لە سەرکردەکانی غەتەفان بوون سێیەکی بەرو بوومی مەدینەی پێدان بەو مەرجەی خۆیان و ئەوانەی لەگەڵیاندان لە سوپاکەیان بگەڕێنەوە و پشت لە دوژمنەکانی موسڵمانان بکەن ئەوە بوو لە نێوان پێغەمبەر درودی خی لەسەر بێ و ئەواندا دانوستان ڕوویدا و کرایە کتابێک و نووسرا بەڵام مۆر نەکرا و یەکلایی نەبووەوە و ئەو سولحە ڕزامەندی یەکجاری مابوو کاتێک پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ویستی ڕزامەندی نیشان بدات نردی بە شوێن سعدی کوڕی معاز و سعدی کوڕی عوبادەدا و کەوتە ڕاوێژکردن لەگەڵیان ئەوەی ڕووی دابوو بۆی باسکردن ئەوانی شووتیان ئەی پێغەمبەری خوا ئەگەر ئەوە کارێکە خۆت پێت خۆشە و دەتەوێت ئەنجامی بدەیت یاخود شتێکە خوددا فەرمانی پێکردویت هەرچۆنێک بێت پێویستە جێبەجێی بکەین یاخود کارێکە و لە بەرژەوەندی ئێمەدا دەیکەیت ئەویش فەرمووی، بەڵکو شتێکە لە بەرژەوەندی ئێوەدا دەیکەم. وەڵڵاهی تەنها لەبەر ئەوەی دەیبینم عەرەب بە تێکڕا خۆیان کۆ کردۆتەوە و بوون بە یەک بۆتان و لە هەموو لایەکەوە لە بۆسەدان بۆتان و دەیانەوێت پەلامارتان بدەن. ویستم بەشێک لە هێز و توانایان تێک بشکێنم ئەوەندەی بکرێت و لە توانادا بێ. سەعدی کوڕی معاز ڕەزای خوای لەسەر بێ پێی فەرموو، ئەی پێغەمبەری خوا ئێمە و ئەوان لەسەر شیرک و بتپەرستی بووین خودامان نەدەناسی و بەندایەتیشمان بۆ نەدەکرد ئەوان نەیان دەتوانی یەک دەنکە خورماشمان لێ بخۆن مەگەر بەکڕین و فرۆشتن و میوانداری نەبێت ئێستا دوای ئەوەی کە خوددا ڕێزی لێگرتوین بە ئیسلام و ڕێنمایی کردوین و مسلمان بووین و بەهۆی تۆ بە عیزەتی کردوین ماڵی خۆمانیان پێ بدەین واللهی ئێمە کاریواناکەین و پێویستمان بەوە نییە وەڵاهی هیچ شتێکیان نادەینێ مەگەر شمشێر نەبێت هەتاکو خی گەورە نێوان ئێمە و ئەوان یەکلا دەکاتەوە پێغمبەری خوا فەرمووی ئەوە تۆ و پەیمانەکە سعدی کوڕی معاز ڕێکەوت نامەکەی وەرگرت و ئەوەی تێدا نووسرا بوو ڕەشی کردەوە و فەرمووی دەبا شەڕمان لە دژ بەرپاکەن بڵاوکردنەوەی پڕوپاگەندە بۆ پەرتەوازەکردنی ڕیزی دوژمنان لە نێوان ڕیزەکانی دوژمن دووبەرەکی و دزە تێکەوتنێکی سەتایی دەستی پێکرد بەهۆی نەبوونی متمانەی هەریەکەیان بەویتریان و باوەڕنەبوونی تەواویان لە بەشداریکردنیان لەو جەنگەدا پێغمبەری خوا درودی خی لەسەر بێ هەوڵی زۆریدا بۆ دەرخستن و ئاشکراکردنی ئەو ناکۆکی و دووبەرەکیە و قۆستنەوەی ئەو هەلە بۆ لێکترازاندنی بەرەی مشتیکان لە کۆتاییدا ئەو هەڵمەتی ڕاگەیان نەو جەنگە دەرونیە سەرکەوتنی بەدەست هێنا و بووە هۆی چاندنی گیانی دوودڵی و گومان و نەمانی متمانە لە نێوان سەرکردەکانی ئەحزابدا لە موشریکەکان و جوولەکەکان ئەوەش هێز و وریایی تێکشکاند و پارچە پارچەی کردن ئەو کردارەش تێک ناگیرێت لەگەڵ بنچینە شەرعیەکان بە تایبەتی ئەو بنچینەیەی کە دەفەرمێت جەنگ فڕوفێڵ و تەکتیکە لەو بارەوە دوو گێڕانەوە هەیە موسای کوڕی عقبە و ئیبن موسەیب و عوروە کە گێڕانەوەیەکی حەسەنە لەگەڵ گێڕانەوەکەی ئیبن ئیسحاق کە بەبێ ئیسنادە ئێمە لێرەدا هەردوو گێڕانەوەکە باس دەکەین یەکەم موسای کوڕی عقبە ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت ئەبوو سوفیان ناردی بۆ لای بەنی قوڕیزە پێیوتن کەمانەوەمان لەم شوێنە درێژەی کێشا و هەرچی پێمان بوو لە ئازوقە خواردمان هیچ شتێکمان بەدەستەوە نەماوە کە پشتی پێ ببەستین گەر وا بڕوات دووچاری قات و قڕی دەبین و ئابڕوومان دەچێت. ئێمە دەمانەوێت هێرش بکەینە سەر محەممەد و هاوەڵانی تا خودا نێوانی ئێمە و ئەوان یەکلایی دەکاتەوە و بەلایەکدا دەیخات. ئێوە لەم بارەیەوە دەڵێن چی؟ ئەوانیش وتیان، ئەوە بۆچوونێکی زۆر باشە، ئەگەر دەتانەوێت هێرش بکەن و دەست و بردی لێ بکەن، ئێمە لەگەڵتانین، بە مەرجێک ئێوە چەندەها پیاوتان بە بارمتە بنێرنە ناومان. لە گێڕانەوەیەکی تردا، بەنی قوڕەیزە ناردیان بۆ لای ئەبوو سوفیان کە چەندین پیاوی خۆتان بە بارمتە بنێرنە لامان با لە ناو قەڵاکانمان بن لەگەڵماندا بە مەبەستی متمانە بەیەککردن هەتاکو ئێمە لە لای خۆمانەوە لە پشتەوەی مەدینە شەڕ لەگەڵ محەممەد بکەین ئێوەش لای سەرووی خەندەقەکەوە شەر لەگەڵ محەممەد بکەن ئەو کارش زۆر سەخت و دژوار بوو بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە لە دوولاوە جەنگ بکات لەگەڵ دوژمنەکانی لەو کاتەدا پیاوێک لە بەنی ئەشجع هاتە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە ناوی نوعەیمی کوڕی مەسعود کە هەردوولا قڕیش و جوولەکەکان متمانیان پێدەکرد و کەسایەتێکی باوەڕ پێکراویان بوو لەگەڵ ئەوەشدا قسەی لەلا نەدەما و زوو بڵاوی دەکردەوە و دەیهێنا و دەیبرد ئەوەی بیستبوو کە قڕیش و غەتەفان نێراویان نردۆ بۆ لای بەنی قڕیزە و ئەوەش کە پێیان گەیشتۆتەوە کاتێک پێغەمبەر درودی خۆی لەسەر ببینی ئاماژەی بۆ کرد ئەوەش لە کاتی عیشادا بوو نوعیمی کوڕی مەسعودیش هات هەتاکو چووە خزمەت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ لە ناو دەوارەکەی خۆی چەندین کەس لە هاوڵانیش لە خزمەتیا بوون پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ پێی فەرموو دەنگ و باس چییە؟ ئەوی ژووتی من لە لای ئۆیینە و ئەبوو سوفیان بووم واللهی تۆ توانای ڕوبەڕووبوونەوەی ئەوانت نییە هەموویان خۆیان کۆ کردۆتەوە بۆ هێرشهێنانە سەرتان ئەوان دەیانەوێت لە پڕ خەڵکوتنە سەرتان بۆ ئەو مەبەستەش نردویانە بۆ لای بەنی قوڕیزە و پێیان وتون کە مانەوەیان لێرەدا درێژەی کێشاوە و هەرچی پێیان بووە بەدەستیانەوە نەماوە و دووچاری وشکە ساڵی و قات و قڕی بوون ئێمە پێمان خۆشە لە پڕ پەلاماری محەممەد و هاوەڵانی بدەین بە زووترین کات تا ڕزگارمان بێ لە دەسیان بەنی قوڕیزەش لە وەڵامدا وتویانە ئەوە باشترین بیروڕایە. هەر کاتێک ویستان دەست پێ بکەن، ئەو کات چەندین کەسایەتی خۆتان بە بارمتە بنێرنە لامان. ئینجا مەگەر خۆتان دەنا یەک کەس پێشمان ناکەوێت لە هێرشکردنە سەریان. پێغەمبەری خوا فەرمووی دەگونجێ خۆمان فەرمانمان بەو شێوەیە پێکردبن. نوعیم پیاوێک بوو قسەی لەلا نەدەما. هەستا و فەرموودەکەی پێغەمبەری بیست و بردی بۆ ناو ئەحزاب. عومەر ڕەزای خوای لەسەر بێ هاتە خزمەت پێغەمبەری خوا و فەرمووی ئەی پێغەمبەری خوا ئەگەر ئەو کارەت فەرمانێکە لە خواوە لەسەری سوور بە و جێبەجێی بکە وەگەر تەنها بیر و ڕای خۆتە ئەوە قوڕەیش و بەنی قوڕێزە پلە و پایە و ئاستیان زۆر لەوە نزمترە کەسێک بە ناوی تۆوە وتەیان لەبارەوە بڵێت گوایە کە تۆ فەرمووتە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی ئەو پیاوەم بۆ بگێڕنەوە ئەوانیش گێڕایانەوە بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پ دوو بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا لە باسی گێڕانەوەی ڕووداوەکانی غەزای خەندەق بووین گەیشتی نە بڵاوکردنەوەی پڕوپاگەندە بۆ پەرتەوازەکردنی ڕیزی دوژمنان بۆ ئەم مەبەستە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ویستی سوود لە نوعیمی کوڕی مەسعود وەرگێ کە پیاوێک بوو قسەی دەهێنا و دەبرد بۆیە پێغەمبەر درودی خی لەسەر بێ پێیوت من شتێکت بە نهێنی لا باز دەکەم لای کەس مەیدرکێنە و باسی مەکە ئەویش وتی بەڵێ فەرمووی ئەوانە مەبەستی بەنی قوڕیزە بوو نێراویان نردووە سوڵح بکەین تا من بەنی نەزیر بگەڕمەوە بۆ سەر ماڵ و مڵکی خۆیان لە گێڕانەوەیەکی تردا جوولەکەکان وەک دڵنیاییەک نردویانە بۆ لام گەر من ڕازی بم ئەوان چەندین پیاوی گەورە و خانەدان لە قوڕیش و غەتەفان بە بارمتە وەردەگرن و تەسلیم بە منیان دەکەن تا بیان کوژم نوعیم لە خزمەت پێغمبەری خوادا هەستا ڕۆیشت بەرەو لای غەتەفان پێغمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی جەنگ فڕ و فێڵ و تاکتیکە بەڵکو خوددا بەهۆی ئەم کارەوە شتێکمان بۆ بکات نوعیم ڕۆیشت هەتاکو گەیشتە لای ئەوەینە و ئەبوو سوفیان پێی وتن، دەتانەوێت گوێ بگرن فەرموودەیەکی محەممەدتان پێ بڵێم کە ڕاستە و گومانی تیانە؟ وتیان بەڵێ، وتی من لە خزمەتیا کاتێک باسی بەنی قوڕیزەم کرد لەبارەی پەیمانشکێنەکەیانەوە فەرمووی لەوانەیە خۆمان فەرمانمان پێکردبن بەو کارە. ئینجا نوعیم بەعویینە و ئەبوو سوفیانی وت کە بەنی قوڕیزە دانوستانیان کردووە لەگەڵ محەممەد لەسەر ئەوەی کە هاو ئاینەکانیان لە بەنی نەزیر بۆ بگێڕێتەوە سەر جێگا و ڕێگای خۆیان و مڵکەکانیان پێ بداتەوە لە بەرامبەردا ئەوان ئەو بارمتەی کە لە ئێوەی وەردەگرن بیدەنێ و لەگەڵ ئەودا لە دژی ئێوە بجەنگن و هەردوولا دووبارە بگەڕێنەوە سەر ئەو پەیمانەی کە پێشتر لە نێوانیاندا بوو ئەبوو سوفیانیش ڕۆیشت بۆ لای پیاوماقۆڵانی قڕیشوتی لە ناو خۆتاندا ڕاوێژم بۆ بکەن بەڕاستی ئەوەندە ڕایان گرتین تا بێزاریان کردین و لە تااقەتماندا نەما ئەوانی شاری خۆیانە وتیان ئێمە پێمان وایە بگەڕێینەوە و چیتر لێرەدا نەمێنینەوە بێ هۆ بەڕاستی ئەو قسانەی کە نوعیمیش دەیکرد هەمووی بەڕاست گەڕان بەڕاستی ئەو جوولەکانە خەڵکانێکی خائین و ناپاکن ئەو کەسانی کە بۆ بارمتە دانرابوون گوێبیستی ئەم قسانە بوون وتیان واللهی ئێمە بە هیچ جۆرێک ناچینە ناو قەڵاکانیانەوە چونکە لە خۆمان دڵنیا نین کە بەرامبەرمان هیچ شتێک نەکەن ئەبوو سوفیانوتی با پەلە نەکەین هەتاکو نێراوی خۆمان دەنێرین بۆ لایەن تاکو بەڕوونی بۆمان دەردەکەوێت ئەوان بەنیازی چین ئەبوو سوفیان ئەیکریمەی کوڕی ئەبوو جەهل و چەند سوار چاکێکی نرد بۆ لایەن ئەو شەوە شەوی شەممە بوو ئەوان گەیشتە لایەن و کەوتنە قسەکردن لەگەڵیان و وتیان ئێمە سبینێ دەست بە شەڕکردن دەکەین ئێوەش وەرنە پاڵمان و تا هێرش بکەینە سەریان ئەوانیش وتیان سبینێ شەممەیە و ئێمەش هەرگیز لە شەممەدا شەڕ ناکەین ئەکریمەوتی ئێمە توانای مانەوەمان نەماوە لێرەدا هەرچی پێمان بوو وە لە دەستماندا بوو هەمومان خوارد و هیچمان بەدەستەوە نەماوە هیچ لەوە ڕێکیش دەست ناکەوێ پشتی پێ ببەستین بۆ ئاژەڵەکانمان جولەکەکان وتیان ئێمە لە ڕۆژی شەممەدا هیچ کارێکمان بە جەنگ و هەرا نییە بەڵام ئەگەر دەمێننەوە بۆ ڕۆژی یەکشەممە و بارمتەکانیشتان دەنێرن بۆ لامان تا لەگەڵماندابن لە قەڵاکە ئەو کات ئێمە دەست بەکار دەبین لەگەڵتاندا اینجا عیکریمە گەڕایەوە و تەواو نائومێت بوو لە پشتیوانیان ئەبوو سوفیانوتی ئێوە لە ناو بۆسە و پلانی فرت و فێڵاوی بەنی قوڕیزەدان بارکەن با بڕۆینەوە گێڕانەوەی دووەم گێڕانەوەکەی ئیبن ئیسحاقە کە بەبێ ئیسنادە تیایدا دەفەرمێت پاشان نوعیمی کوڕی مەسعودی کوڕی عامر هاتە خزمەت پێغمبەری خوادرودی خوای لەسەر بێ وتی ئەی پێغمبەری خوا من مسلمان بووم و خزمەکانم بە مسلمان بوونەکەمیان نەزانیوە فەرمانم پێ بکە بە هەر شتێک خۆت دەتەوێ و پێت باشە پێغمبەری خوادرودی خوای لەسەر بێ فەرمووی تۆ لە ناو ئێمەدا تەنها کەسێکی ئەوەندەی دەتوانیت خەڵکمان لە کۆڵکەرەوە و دووبەرەکی بخە ناویان چونکە جەنگ فڕ و فێڵ و پلانە نوعیمی کوڕی مەسعود ڕزای خی لەسەر بێ ڕۆیشت هەتاک و گەیشتە لای بەنی قوڕیزە کە دۆست و هاونشینی سەردەمی نەفامیان بوو پێیوتن ئەی بەنی قوڕیزە ئێوە دەزانن من چەندە ئێوەم خۆش دەوێ بە تایبەتی ئەو دۆستایەتی و گەرم و گوڕی کە لە نێوانماندا هەیە وتیان ڕاز دەکەیت هیچ کەس لەوانە ناگاتە پایی تۆ لای ئێمە پێیوتن قوڕیش و غەتەفان وەک ئێوە نین ئەم شارە شاری خۆتانە و ژیان و گوزەرانتانی تایە و ماڵ و ژن و مناڵ و مڵکتان لەسەرەتی ناتوانن بۆ شوێنی تر بڕۆن و دەستبەرداری بن قڕیش و غەتەفان هاتوون بۆ شەڕکردن لەگەڵ محەممەد و هاوەڵانی ئێوەش پشتیان دەگرن لە دژی محەممەد لە کاتێکدا ئەوان منزڵگا و ژن و منداڵ و مڵکیان لە شوێنی ترە وەکو ئێوە نین بەردەست بکەون ئەگەر هەلێکیان بۆ ڕەخسا هەڵدەکتنە سەرمەدینە و داگیری دەکەن ئەگەر نا شکست خواردن بەو جۆرە کاریان تێناکا و دەگەڕێنەوە سەر جێگا و ڕێگای خۆیان ئێوەش لەگەڵ ئەو پیاوەدا لێرە بە تەنها جێ دەهێڵن و ئێوەش تەنها توانای خۆڕاگرتن و بەرەنگاری ئەوتان پێ ناکرێ ئەگەر بە قسەی من دەکەن مەچنە شەڕەوە لەگەڵیاندا لە دژی محەممەد هەتاکو چەندین کەس لە پیاوماقۆڵانیان بەبارمتە لێ وەرنەگرن کە بۆ دڵنیایی و متمانە لەژێر ڕکەیفی خۆتان بن لەسەر ئەوەی کە لەگەڵیان دەستنە جەنگی محەممەدەوە هەتاکوو لایەک بە لایەک دەکەوێت لەگەڵ ئەودا مەبەستی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ ئەوانیش وتیان بەڕاستی ئاماژەت بەڕعی و بۆ چوونێکی جوان کرد پاشان ڕۆیش لە لای ئەوان هەتاکو و گەیشتە لای قوڕیش بە ئەبوو سوفیانی کوڕی حەر بوو ئەو پیاوانەی وتکە لەگەڵی دابوون لە هۆزی قوڕیش ئێوە دەزانن من چەندەم خۆش دەوێن و چەندش جیاوازی لە نێوان من و محەممەددا هەیە ئەو شتێکی پێ ڕاگەیاندووم، پێم وایە ئەرکە لەسەرم وەک ئامۆژگاری و ڕێنوویی بە ئێوەی ڕابگەیەنم، بە مەرجێک نهێنی بێت و بە کەس نەڵێن. وتیان زۆر باشە وا دەکەین. ئەویش وتی، بزانن کە جوولەکەکان پاشگەز بوونەتەوە لەوەی کە ڕووی داوە لە نێوان خۆیان و محەممەددا. جوولەکەکان نێراوی خۆیان ناردۆتە لای محەممەد و پێیان وتووە، ئێمە پەشیمانین لەو کارەی کە کردمان لە هەڵوەشاندنەوەی پەیمانەکە. ئایا بەوە لێمان ڕازی دەبیت کە چەندین پیاو ماقوڵ و سەرکردەی هەردوو هۆزی قوڕەیش و غەتەفان وەربگرین و بە بارمتە بیدەینە دەستان تا لە گەردنیان بدەن؟ پاشان ئێمە لەگەڵتاندا دەبین لە دژی ئەوانەی تریان هەتاکو لە ڕەگ و ڕیشەوە دەریان دێنین ئەویش بە نێراوەکەی داوەڵامی بۆ نردونەوە و ڕازی بووە لەبەر ئەوە ئەگەر جوولەکەکان نردیان بۆلاتان داوای بارمتەیان لێکردن لە پیاوانتان ئەوە بە هیچ جۆرێک تەنها یەک کەسیان نەدەنێ پاشان ڕۆیشت هەتاکو گەیشتە لای هۆزی غەتەفان و وتی ئەی هۆزی غەتەفان ئێوە خزم و کەسی هۆزی خۆمن و خۆشەویستترین خەڵکین لەلام و نابینم لای ئێوە بێڕێز و بێبایەخ سیر بکرێم و بۆ چوونەکانم پشتگوێ بخرێ وتیان ڕاست دەکەیت تۆ لای ئێمە پشتگوێ ناخرێی و جێگەی بایەخ پێدانی ئەویش وتی، ئەوەی پێتان دەڵێم با نهێنی بێت لە نێوانمان لای کەس باسی مەکەن. وتیان زۆر باشە وا دەکەین ئەو قسە و باسە چییە؟ پاشان نوعیم ئەوەی بە قوڕیشی وتبوو بەوانیشیوت. چ هۆشیارەکی بەواندا بوو بە ئەوانیشیدا کە وریای خۆیان بن. کاتێک شەوی شەممە هات لە مانگی شەوالی ساڵی پێنجی کۆچی خی گەورە پشتیوانی لە پێغەمبەرەکەی کرد بەوەی کە ئەبوو سوفیانی کوڕی حربوو سەرکردەکانی غەتەفان، عیکریمەی کوڕی ئەبو جەهل، لەگەڵ چەندین کەسی تر لە قوڕەیش و غەتەفانیان نارد بۆ لای بەنی قوڕەیزە و پێیان وتن، ئێمە هیچی تر ناتوانین لێرەدا بمێنینەوە، ئەسپ و وشترەکانمان خەریکە لەناو دەچن لە بێلەوەڕیدا. سبەی وەرنە دەرەوە بۆ جەنگکردن، هەتاکو هەڵکوتینە سەر محەمەد و سزای بدەین بە جۆرێک هیچ شتێک نەهێڵینەوە لەنێوان خۆمان و ئەودا. ئەوانیش نوێنەریان نرد بۆ لایەن و پێیان وتن سبەی ڕۆژی شەممەیە ئێمە لەو ڕۆژەدا هیچ شتێک ناکەین ئێوە شاراوە نییە لاتان کە لە مێژووی ئێمەدا قەومەکەمان لەوە پێش لەو ڕۆژەدا کارێکیان کردووە و دووچاری سزا بوون ئێمە لەگەڵ ئەوە نین و بەشداریش لەگەڵ ئێوە ناکەین بەوەی شەر لە دژی محەممەد بکەین مەگەر چەندین کەسی خۆتان بە بارمتە بدەن بە ئێمە بۆ دڵنیابوون و متمانەی نێوانمان و لە ژێر ڕکێفی ئێمەدا بن نەوەک ئێوە شکست بخۆن پاشان بە پەلە و هەڵەداوان بگەڕێنەوە بۆ جێگە و ڕێگەی خۆتان و ئێمەش لێرەدا بەجێ بێ هەڵن بە تەنها ئەو پیاوەش لە وڵاتی ئێمەیە و ئێمەش توانای ڕوبەڕووبوونەوە و بەرەنگاری ئەومان نییە. کاتێک نێردراوەکانیان گەڕانەوە بەو وتانەی کە بەنو قوڕێزە پێیان وتبوون قڕیش و غەتەفان وتیان واللهی ئەو قسانەی نوعیمی کوڕی مەسعود دەیکردن هەموو ڕاز دەرچوون ئەوانیش نێراویان نردەوە بۆ لای بەنی قوڕێزە و پێیان وتن واللهی ئێمە یەک کەستان بەبارمتە لە نێوان خۆماندا بۆ نانێرین تا لەلاتان بێت ئەگەر دەتانەوێت جەنگ بکەن ئەوە وەرنە خوارەوە لە قەڵاکانتان و لەگەڵ ئێمەدا بن و شەڕ بکەن بەنی قڕیزش لەو کاتەدا کە کۆتان نێراوی مشتیکەکان نێرایەوە بۆ لایەن بۆ ئەو مەبەستە وتیان ئەوەی نوعیمی کوڕی مەسعود بۆی باسکردین بە ڕاستگەڕا ئەوانە هیچ شتێکیان ناوێت تەنها شەڕکردن نەبێت لەگەڵیان دژی محەممەد ئەگەر هەلێکیان بۆ ڕەخسا ئەوە لە دەرفەتێکدا دەستی خۆیان دەوەشێن و وەگەرنا دووچاری شکست بوون ئەوا بە پەلە و ڕاکردن خۆیان دەگەیەنەوە جێگە و ڕێگەی خۆیان و نێوانی ئێمە و ئەو پیاوەش جێ دەهێڵن لە شوێن و هەواری خۆماندا تا ئێمە خۆمان بە تەنها ڕوبەڕووی بینەوە ئینجا نردیان بۆ لای قوڕیش و غەتەفان وتیان واللهی هەتاکو و بارمتەکانی خۆتانمان پێنەدەن ئێمە بەشداری لەم جەنگەدا ناکەین ئەوانیش ڕەتیان کردەوە و ڕازی نەبوون خی گەورەش لێکی جیاکردنەوە و دووبەرەکی خستە ناویانەوە. زانینی بارودۆخی موشریکەکان ورەی موشریکەکان ڕووخا بەهۆی درێژبوونەوەی گەمارۆ و ئابلوقەی سەرشاری مەدینە و هەڵکردنی زریان و باەکی بەهێزی وەها کە خێمە و دەوارەکانی هەڵکەندن ئاگرەکانی کوژانەوە و مەنجەڵەکانی سەرۆ نخون دەکردنەوە لەگەڵ ئەوەشدا ئامانجی دەستە و تاقمەکان زۆر لێک دوور بوو لە بیرو باوەڕدا قوڕەیش دەیویست دەست لە مسلمانەکان بوەشێنێ و لە بنیان دەربهێنێ بۆ دەستەبەرکردن و دڵنیاکردنی ڕێگەی بازرگانیان و سەرخستنی بیر و باوەڕی پوچی بتپەرستی بەڵام دەشتەکی و خێڵەکیەکان سەرکەوتنێکی خێرایان دەویست کە هەڵکوتنە سەرمەدینە و تاڵانی بکەن و دەستکەوتێکی باش دەست بخەن جوولەکەکانیش کەوتبوونە گێژاوی گومانەوە لە هەڵوێستەکەی خۆیاندا لەوەدا کە بەشداری جەنگ نەکەن و نەچنە ناویەوە لە ترسی ئەوەی ئەحزاب بە تەنها جێیان بهێڵن لە بەرامبەر مسلمانەکاندا پێغمبەری خوا درودی خی لەسەر بێ هەستی بە جم و جۆڵێکی نەئاسایی دەکرد لە ناو ڕیزەکانی سوپای مشریکان بۆیە دەیویست یەکێ لە هاوەڵانی بنێرێ بۆ ئەوەی دەنگ و باسی ئەوانی بۆ بهێنێ بۆ ئەم کارە گرنگەش حوزەیفەی کوڕی یەمانی ئەنساری هەڵبژارد چونکە ئەو دەیزانی کە حوزەیفە زۆر بە جوانی و بەو پەڕی شارەزاییەوە توانای خۆی دەخاتەگەڕ بۆ ئەوەی ئەو کارە گرنگ و ترسناکە کە داوای لێکراوە بەبێ کەم و کوڕی ئەنجامی بدات ئەم ڕووداوەش حوزەیفە ڕەزای خۆی لەسەر بێ بە درێژی خۆی بۆمان دەگێڕێتەوە ئێمەش دەمانەوێت چیرۆکەکە بەگشتی و بێ کەم و کوڕی باس بکەین هەر لەبەر ئەوەش ڕووداوەکەمان کۆ کردوتەوە لە کۆمەڵێک سەرچاوە و هەوڵمانداوە گونجا و یەک لە دوای یەکی لە نێوان ڕووداوەکەدا هەبێت لە دوای ئەوانە ڕووداوەکەش بەم جۆرەی خوارەوە دەبێت ئبن و ئیسحاق ڕەحمەتی خی لێ بێدەفەرمێت کاتێک هەواڵی دووبەرەکی و ناکۆکی نێوان مشتیکەکان و ئەو لێک جیابوونەوەی خوددا خستێ ناو ڕیزەکانیانەوە گەیشتەوە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ بەهۆی ئەو کارەی کە لەلایەن نوعەیمەوە ئەنجامدرا. پێغەمبەر درودی خوای لەسەر بێ ویستی کەسێک بنێرێت بۆ ئەوەی بزانێت کە موشریکەکان چیان بەسەر هاتووە و دەنگ و باسیان چییە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە خەندەقەکە هاتە دەرەوە و بانکی حوزەیفەی کوڕی یەمانی کرد و ناردی بۆ ناویان بۆ ئەوەی سەرنج بدات تا بزانێت موشریکەکان ئەمشەو چی دەکەن؟ حوزەیفە دەفەرموێت شەوی غەزای ئەحزابمان بینی و بەشداریمان کرد و هەموو بە دانیشتنەوە ڕیزمان بەست بوو بەرامبەر دوژمنەکانمان ئەبوو سوفیان و ئەوانەی لەگەڵی دابوون لە ئەحزاب کەوتبوونە لای سەرومان و بەنی قڕێزە و جوولەکەکانیش کەوتبوونە لای خوارومان و پشتەوەمان ئێمە دەترسین لەوەی دەستیان بگات بە ژن و منداڵەکانمان هیچ شەوێکی وەک ئەو شەوەمان بەسەردا نەهاتووە ئەوەندە تاریک و شەوە زەنگ بوو بایەکی بەهێزی تیا هەڵکردبوو ئەوەندە بەهێز بوو نووزەنووز و دەنگی دەهات دەدوت زریان و هەورە تریشقەیە تاریکیەکەی بە جۆرێ بوو کەس ئەنگوست و قامکی خۆی نەدەدی لەو کاتەدا دوڕوەکان داوای ڕوخسەتی چوونە ماڵەوەیان لە پێغەمبەر دەکرد کە گوایە ماڵەکانیان دەکەوێتە دەرەوەی شار و هیچ بەربەست و ڕێگرێکی لەبەردەمدانە و دژمن بە ئاسانی دەستی پێیان دەگات لەگەڵ ئەوەشدا ڕاستیان نەدەکرد تەنها لەبەر خۆدزینەوەیان بوو هەر کەسێکیان داوای ڕوخسەتی بکردایە ئەوانی تریان یەک لە دوا یەک خۆیان دەدزیەوە ئێمەش لەوێدا نزیکەی سێسەد کەس دەبووین ئەو شەوە باەکی زۆر بەهێز هەڵی کردبوو و زۆر ساردیش بوو خەڵکەکە کەسی بە دەوری پێغەمبەری خواوە نەمابوویەوە هەموو بڵاوەیان لێکردبوو تەنها دوانزە کەس لە خزمەتیا مابوونەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ شەو نوێژی دەکرد لە کاتی نیوە شەودا پاشان ئاوڕی دایەوە بۆ لامان و فەرمووی چ کەسێک هەڵدەستێت بڕوات تا بزانێت ئەو مشتیکانە دەنگ و باسییان چیە و چی دەکەن پاشان هەواڵەکەمان بۆ بهێنێت و بگەڕێتەوە پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ مەرجی بۆ دانا کە بگەڕێتەوە بەبێ ئەوەی هیچ کارێک ئەنجام بدات فەرمووی داوا دەکەم خی گەورە بیکات بە هاوڵم لە بەهشتا هیچ کەسێک لە ناو خەڵکەکەدا هەڵنەستا لە ترسی برسێتی و سەرما و مەترسی دوژمن ئێمەش خۆمان بێدەنگ کرد و هیچ کەسمان وەڵاممان نەدەدایەوە بۆ جاری دووەم و سێم دووبارەی کردەوە و فەرمووی ئایا کەسێ نییە دەنگ و باسی ئەو مشریکانم بۆ بێنێ ئەو کەسە لە ڕۆژی دواییدا لەگەڵ مندا دەبێت کاتێک هیچ کەس هەڵنەستا یەک بە یەک تەماشای کردین هەتاکو گەیشتە سەر من. منیش هیچ شتێکم پێ نەبوو لە سەرما و دوژمن بمپارێزێت تەنها ئەو کراسە نەبێ کە هی هاوسەرەکەم بوو لەسەر چۆکم تێنە دەپەڕی دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ گەیشتە لام و من لەسەر چۆک دانیشت بووم فەرمووی ئەوە کێیە؟ منیش وتم حوزەیفەم ئەی پێغەمبەری خوا پێم خۆش نەبوو هەستم هەتاکو نەمنێرێت فەرمووی هەستە کاتێک بە ناوی خۆم بانگی کردم هیچ شتێکی بۆ نەهێشتمەوە کە بوارم پێ بدات کە هەڵنەستم فەرمووی حوزەیفە بڕۆ ناو مشتیکەکان بزانت چی دەکەن و بەنیازی چین بە هیچ جۆرێک جموجوڵێکی مەترسیدار لە دژیان ئەنجام نەدەیت لەبەر ئێمە و هیچ قسەیەکیش نەکەیت هەتاکو دەگەڕیتەوە لامان چونکە ئەوان جوڵەیان نائاساییە و هەواڵێکیان لەلا هەیە هەر شتێ هەبوو ئەو هەواڵ و دەنگ و باسەمان لەوانەوە پێ بگەێنەرەوە منیش وتم ئەی پێغەمبەری خوا سوێن بەو زاتەی تۆی بەڕاستی نردووە بۆیە لەبەر هەڵنستام شەرمم کرد لە تۆ و لەبەر برسێتی و سەرما بوو ئەو هەڵوێستەم نواند کاتێک باسی برسێتیم کرد پێغمبەری خوادرودی خی لەسەر بێ پێکەنی و فەرمووی بڕۆ ئەی کوڕی یەمان، ترست نەبێ لە سەرما و گەرما هەتاکوو دەگەڕێیتەوە لام. ئینجا منیش ڕۆیشتم، لە هەموویان زیاتر سەرما و دڵە خورپەم بوو. کە ڕۆیشتم پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ بۆم پاڕایەوە لە خوا و فەرمووی، خوایە، بیپارێزە لە پێشەوەی و لە پشتەوەی و لە لای ڕاستی و لە لای چەپی و لە لای سەرەوەی و لە ژێرەوەی هەتاکوو دەگەڕێتەوە لامان. وەڵاهی هەرچی ترس و دڵەڕاوکێ و سەرما لە لاشەمدا بوو هیچی نەما و هەستم بە هیچ جڵە خورپە و سەرمایەک نەدەکرد شمشێر و تیرروکەوانەکەم هەڵگرت و پاشان خۆم تون دو تۆڵ کردەوە و بەرەو لای ئەوان بەڕێکەوتم دەدوت لە ناو حەمامدا دەڕۆم ڕۆیشتم هەتاک و گەیشتمە ناویان سربازەکانی خوددا و ئەو باە بەهێزە ئەوەی پێیان نەکرابوو لەوە پێش پێی کردبوون هیچ مەنجەڵێکیان بەسەر ئاگرەوە نەمابوو قەڵپی نەکردبێتەوە و ئاگریانی کوژاندبووەوە هەرچی دروستیان کردبوو لە دەوار و ڕەشماڵ هەمووی تێک و پێکدا بوو لەسەر بازگەکەیان نزیک بوومەوە سەیرم کرد ڕووناکی ئاگرێکم بەدی کرد دەسووتێت و پیاوێکی زلەی کەتە لە دەورێتی بەدەستی خەریکی ئاگرەکە بوو فووی لە چیلکە و چەواڵ و پشکۆکان دەکرد بەر لەو کاتە ئەبو سوفیانم نەبینیبوو، نەمدەناسی، لەوێدا بینیم خەریکی داگیرساندنی ئەو ئاگرە بوو، کۆمەڵێکیش لە خۆیان بە دەوریەوە بوون. هەرچی ئەحزاب و گرۆهەکانی تر بوو، هەریەکە بە لایەکدا بڵاوەیان لێ کردبوو، لە دەوری ئەو نەبوون. پشتی خۆی بە ئاگرەکە گەرم دەکردەوە. تیرێکم خستە ناو کەوانەکەم و ویستم لەژێر ڕووناکی ئاگرەکەدا تێی بگرم. ئینجا فەرموودەکەی پێغەمبەرم بیرکەوتەوە کە فەرمووی، هیچ کارێکی تۆقێنەرانە مەکە بەرامبەریان و مەیان ورووژێنە. ئەگەر من تێمبگرتایە دەمپێکا و بەری دەکەوت. ڕۆیشتم لە ناویان دانیشتم. ئەبوو سوفیان هەستی کرد یەکێ هاتۆتە ناویان لە خۆیان نییە. هەستا وتی، هۆزی قوڕەیش، با هەریەک لە ئێوە تەماشا بکات بە دیقەت تا بزانێ کێ لە تەنیشتیەوەیەتی. کەسێکیان وتی ئاگادار بن پێدەچێ سیخوڕێکی دوژمن لە ناوتانە هەبێ هەر کەسێکتان لە ناو کۆڕی دانیشتەکەدایە با دەستی ئەو کەسەی تەنیشتی خۆی بگرێت منیش بە دەستی ڕاستم دەستی ڕاستی ئەو کەسم گرت کە لە لای ڕاستم بوو پێم وت تۆچیت وتی فلانی کوڕی فلانم پاشان بە دەستی چەپیشم دەستی ئەو کەسم گرت کە کەوتبووە لای چەپمەوە پێم وت تۆچی ئەویش وتی فلانم ئینجا دڵخۆش بووم و ماوەیەک لە ناویاندا بێ کێشە مامەوە پاشان ئەبوو سوفیان وتی ئەی هۆزی قڕیش واللهی ئێوە هیچی تر ناتوانن لێرەدا بمێنەوە و ئیتر شوێن و جێگەی ئێوە نییە ئەوە تا هەموو وشتر و ئەسپەکانمان خەریکە لە ناو دەچن لەبەر بێلەوەڕی و نەبوونی خۆراک بۆیان بەنی قڕێزەش ڕاستیان نەکرد لەگەڵماندا و بە پێچەوانەوە جوڵانەوە و ئەوەی لە ئەوانیشەوە پێمان گەیشتووە زۆر ناخۆشە و جێگەی دڵخۆشی نییە، ئەوەتا دەبینن دووچاری ئەو بایە بەهێزەش بووین و چی پێکردووین، نە دەتوانین بە دڵنیاییەوە ئاگرێک بکەینەوە و نە مەنجەڵەکانمان بۆ لەسەر ئاگردان ڕادەوەستێ. هیچ پەسارگە و دەوار و ڕەشماڵێکمان بە پێوە نەماوە، با بار بکەین و بڕۆینەوە، ئیتر من دەڕۆمەوە، چیتر لێرە نامێنمەوە. پاشان هەستا ڕۆیشت بۆ لای وشترەکەی کە بەسرابۆوە. چووە سەر پشتی دانیشت و تێی خوڕی و هەڵیساند لەسەر سێ قاچ هەستا واللهی هێشتا پەتەکەی قاچەکەی تریانی نەکردبووەوە کە هەستا لەوێدا گەر لەبەر ئەو پەیمانەی پێغمبەری خوا درودی خی لەسەر بێ نەبواە کە پێی سپاردبووم هیچ شتێ نەکەم هەتاک و دەگەڕێمەوە خزمەتی ئەگەر بمویستایە لەوێدا دەمتوانی بە یەک تیر بیکوژم ئەو خەڵکانەی لەوێدا لێم نزیک بوونەوە بەنی ئامر بوون دەیانوت ئەی بەنی ئامر بارکەن با بڕۆینەوە چیتر ناتوانین لەم شوێنەدا بمێنینەوە ئەو باش کەوتووە ناو سەربازگەکەیانەوە کارێکی پێکردبوون بە جۆرێک یەک بستیش لە ناو ئەوان تێنەدەپەڕی واللهی گوێم لە دەنگی وردەبەر بوو باەکە دەیهێنا و دەیکێشا بە دەوار و ڕەشماڵەکانیاندا و تەواو هەراسانی کردبوون حوزەی فەرەزای خی لەسەر بێ دەفەرمێت اینجا گەڕامەوە دەدوت لەناو حەمام دەڕۆم لە نیوەی ڕێگەدا بووم یاخود نزیکی نیوەی بووم گەیشتم بە بیست یاخود لەو نزیکانە لە ئەسپ سوار کە دەمامکی خۆیان کردبوو فەرمویان هەواڵ بدە بە هاواڵەکەت کە خوای گەورە بێ باوەڕەکانی لە کۆڵ کردوەتەوە و لە دەستی ئەوان پاراستویەتی ئینجا گەیشتمەوە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دووبارە دووچاری سەرما بوومەوە هەرکە کارەکەم تەواو کرد و گەڕامەوە لە رزدای گرتمەوە لەسەر مادا کەوتمە لەرزین کە گەیشتمە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەو کاتەدا ئەو بە پێوە وەستا بوو نوێژی دەخوێند جلێکی خەت خەتاوی لەبەردا بوو کە هی یەکێ لە هاوسەرەکانی بوو بە خۆیدا دابوو لە ناو نوێژەکەیدا ئاماژەی بۆ کردم بەدەستی مبارەکی کە لێی نزیک ببمەوە منیش نزیک بوومەوە بۆ جاری دووەمیش ئاماژەی بۆ کردمەوە کە نزیک ببمەوە منیش نزیک بوومەوە کاتێک منی دیەوە بەو شێوەیە خستمێ پاڵ خۆیەوە و بەشێک لەو پۆشاکەی کە بەخۆی دادابوو بەسرمدا شۆڕی کردەوە بۆ ئەوەی گەرمم بکاتەوە پاشان گەڕایەوە و کڕنووشی خۆی بردەوە و منیش لە ناو پۆشاکەکەدا بووم. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کاتێک دووچاری غەزای ئەحزاب بوو یاخود هەر ناڕەحەتیەکی توش بووایە نوێژی دەکرد کاتێک لە نوێژەکەی بووە و سەلامی دایەوە فەرمووی ئەی کوڕی یەمان دەنگ و باسی ئەو خەڵکە چییە وتم ئەی پێغەمبەری خوا هیچ کەسێک بە دەوری ئەبوو سوفیانەوە نەماوەتەوە و تەنها چەند کەسێ نەبێ هەمویان بڵاوەیان لێکردووە و ئەو ئاگری بۆ دەکردنەوە خوای گەورە دوو چاری سەرمایەکی کردبوون وەک ئەوەی ئێمە تووشی هاتین بەڵام تکامان وایە کە پاداشتی لەسەر وەربگرینەوە لەلایەن خواوە کە ئەوان بەتەمای ئەوە نین پاشان دەنگ و باسی مشتیکەکانم پێڕاگەیاند وەک ئەوەی بینی بووم پێشم ڕاگەیان کاتێ من جێم هێشتن ئەوان باریان دەکرد و دەگەڕانەوە کاتێک هەواڵەکەم پێڕاگەیاند ئەوەندە پێکەنی هەتاک و ددانەکانی دەرکەوتن لە تاریکی شەودا پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ ئەو عەبای بەسەر شانی دادابوو و نوێژی پێوە دەکرد لەبەری کردم لەبەر ئەو کارە و بە هێواشی ڕۆیشت لەلام منیش خەوم لێکەوت هەتاک و کاتی نوێژی بەیانی کاتێک بەیانی بۆوە پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ هات و فەرمووی هەستە ئەی خەواڵ و خی گەورەش ئەم ئاەتەی دابەزاند. أعوذ بالله من الشيطان الرجيم کاتێک سەربازانی کوفر هاتنە سەرتان ئێمەش بایەکی بەهێز و سەربازانێکمان ناردە سەریان کە نەتان دەبینین خی گەورە بینا بوو بە هەوڵ و کۆششتان چۆن خەندەقتان هەڵکەند و پاسەوانیتان دەکرد غەتەفانیش بەکارەکەی قڕیشیان زانی ئەوانیش بە هەمان شێوە دواتر بە گورج و گۆڵی و بەپەلە گەڕانەوە بۆ شوێنی خۆیان ئازیزان بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا بە درێژی باسی گەڕانەوەی سوپای مشریکەکان دەکەین تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێری خواتان لەگەڵ